ڕۆمیۆ بە مردنی ئەلفرێدۆ تووشی ڕووخانێکی گەورە هات، ئەمە و نەیتوانی هەستێتەوە ئەگەر یارمەتی هاوڕێکان و یانکا نەبوایە، پاشان منداڵەکان لە دوای ئەلفرێدۆ و ڕۆمیۆیان هەڵبژارد کە بێتە سەرۆکی دەستەکەیان، بەم شێوەیە هەستان بە کۆکردنەوەی پارە تاوەکو ناشتنەکەیان ئەنجامدا، بۆ ئەمە هەموو هاوکار بوون بۆ بەجێگەیاندنی ئەرکیان بەرامبەر بە سەرکردەی پێشوویان، کە هەمیشە خەمخۆر و دڵسۆزیان بوو. ئەلفرێدۆ، من تەندروستیم باشە، ئەمڕۆ کاریکی زۆرم کردووە. ئاه، هەردەم لە خەیاڵمای. نمایشەکە شتێکی نوێ و سەیر بوو بەرامبەر هاوڕێ خۆشەویستەکان، چونکە ئەوان لە گوندی دوور ژیابوون، کەسێریک نەگەیشتبووە لای ئەوان، لەبەر ئەوە نمایشەکە زۆر سەرنجی ئەوانی ڕاکێشابوو، زیاتر سەرسامی دەکردن و حەزی ئەوانی زیاد دەکرد بۆ بینینی زۆرترین نمایشەکە. چاوەڕێت نەکەن منداڵەکان. دای زوو کەن وەرە ژورەوە زوو من دەی وەرن. ئایا دەتوانین بێینە ژوورەوە؟ بەڵێ. زۆر چاکە با بڕۆین. ڕاوەستە کورە ئەتو هێشتا پارەت نەدایە. پارە؟ پلیتی دوو دینارە. پلیتی دوو دینارە؟ هەی بێئەقڵەکان ئێوە ناتوانن بەبێ پارە بچنە ژوورەوە. ئەنجلیۆ؟ تۆ و هاوڕێکانت تەنها ئانەیەکیشتان پێ نییە دەی بڕۆن لێرە. ئەنجلیۆ. ها؟ کوڕم وا لەگەڵ ئەم ناڵانە قسە مەکە، من پارەکەیان ئەدەم. ئەوە چ دەڵێ ڕۆسی؟ وابزانم من زۆر باش گوێم لێ نەبوو، چییە دەتەوێ پارەی لەو مناڵانە سەرف کەی؟ تۆ هەقت چیە پارەی خۆم بۆ خۆم پەیام کردوە. پارەی تۆ تەنها بەشی کڕینی نانە ئەگەر من زیرەک نەبومایە لە برسانە دەمردی. هێ من بە ئافرەت. دەکا ئەو پارەم پێ پیشاندە کە دەتەوێ خێری پێ بکەی. لای تۆیە داوای لێبوردنەکەم ڕۆمیۆ. ئێ خەڵکینە پاش کەمێشتر لاشەکە دەست پێ دەکا دەی لە دەست خۆتانی مەدەن زوو کەن وەرن. باشی ئێستا چی بکەین؟ نازانم بەڵام بە هەر شێوەیەک بێ بێ بچم سێری نمایشەکە بکەم. ها چۆن لە بیرم کرد باش واتەوە بیرم ها؟ ها چی بوو دەڵێی نمایشەکە ملوانکەکەی بەبیر هێنایەوە؟ دایکم بە دیاری دایمێ کاتێک بە سەردان هاتە ئەم شارە. ئەو ڕۆژەش چوو بۆ سەردانی نمایشی سێر، ئەوەندەی بۆ باس کردم منیش حەزم کرد ببمە یاریزانی نمایش کردن کە بتوانم لە سەر پەت بڕۆم. بەلێ بەلێ. و دەستم کرد بە خۆ ڕایەنان لە سەر پەت ڕۆشتن بە دوام نوقاندن و سەرکەوتم. خوا؟ دەی چالاکیەکانی خۆتمان پیشان دە. یاڵا دەی زۆر چاکە ئێستا من بە چاو نوقاندن دەڕۆم ئەیسەلمێنم کە من دەبم بە هێرزانێکی ناودار. دەی پاڵەوان ئێستا کە دەتبینین ئاگاداری خۆت بە میشۆ. مەترسە من یارزانێکی لێهاتووم. ئاگاداری خۆت بە میشۆ. ڕۆژێک لە ڕۆژان خەڵکی پێم سەرسام دەبن و پارە فرێدەدەنە پێشم ئای. یانکا ئەوە دکتۆر کاسێلا دایمێ لە پاداشت ئەوەی کە یارمەتیتان دابوو دارەکان ببەم بۆ کۆگا دوو دانەیە ها دوو دانە؟ ئێستاکە ئێمە دوو دانەمان بە دەستەوەیە دەنا بەش یەک ئەزمان دەکات هەرە بە یەکێک ئامادەی نمایشەکە بێت. گوێ بگرن پێشبڕکێیەک دەکەین هەر کەسێ زووتر ئەم گەڵایە بگرێ پارەکە بۆ ئەوە. ئەم گەڵایە زۆر ئاسانە. من ئامادەم، ئەبێ لە پێش ئێوە بەدەستی بێنم. ئایا ئێوە ئامادەن؟ بەڵێ! ئیستاش بڕۆن! سەلام من لە ڕێگام. برا لاسۆ، ئەوەیان هی منە. ئەوە چی دەکەی لا چۆ خاتم بەردە ئەبێ من لە پێشە تۆ بیگرم لا تۆ کورە والله نێلم ئیتر کۆتایی پێهات من گرتم من یەکەم دارچم بۆ نمایشەکە چکە من یەکەم دار پارەکەم بینی ئەو مانایتە تۆ پێشەوایت و نابێ شەڕ لەگەڵ ئێمە بکەی، بەڵکو دەبێ قەدەغەمان بکەی. دەی پێویستە چارەسەرێ بۆم گرفتە بدۆزیەوە. ڕۆمیۆ، ئیستا من متمانەم بە پێشەوایەتی تۆ کەم بۆتەوە. چی دەڵێی؟ بوەستن، ڕۆمیۆ پێشەوای ئێمەیە و ئەبێ گوێڕایەلی بین. ئێ باشە، بەڵام کێ دەچێ بۆ نمایشەکە؟ هەر من، جگە لە من کێ هەیە؟ نەخۆر من دەچم، یەکەم جارم لە هەزار کەس هاتم. بوەستن، هاوڕێیان، پێویستە جارێکی تر هەڵە نەکەیت. من چارەی دەکەم. باشە، تۆ پێشەوای دەستەکەیت و هەر ئەبێ تۆش بڕیار بدەی کە کێ ئەچێ بۆ نمایشەکە. ڕاستە. کەسیش ناڕازی نابێتن. ئیتر بڕیاری خۆت بدە. با میشۆ بچێ بۆ نمایشەکە. ئەو لە هەموومان بچووکترە. ڕۆمیۆ، خۆ من هاوڕێتم. با من بچم باشترە ئێمە هەموومان نەچین بەیەکەوە. نابێ هیچ کەسێ بەبێ هاوڕێیەکەی بچێتە نمایشەکەوە چونکە ئەوە لە ڕەوشتی ئێمە نییە، ئێمە هەموومان بەیەکەوە ئەچین. زۆر چاکە، بەڵام چۆن دەتوانین ئێمە هەموومان پێکەوە بچین؟ من چارەیەکەم، غەمبار مەبە. جا چی دەکەیت؟ ئایا تۆ ئەزانی ئێمە پێویستمان بە بیست دینار هەیە بۆی بچینە ناو نمایشەکە؟ هوم. من بێگومانم کە ڕێگە چارەیەک هەیە ئەمەی لێ گەڕێم بۆ کاکی خۆتان. ئەوە هێمایە ڕۆمیۆ توانی ڕێگەیەک بدۆزێتەوە بۆ پەیداکردنی پارە زووەرن لەم خانووە دەدەمێکە کەسی تیا نەژیاوە جارە بەرە پێویستی بە پاکردنەوەیەکی زۆر هەیە تاوەکو ئامادە بێ بۆ ژیان لە ناویدا ئێمە ئامادەین ئەنجامی بدەین. ها؟ یانی تۆ ئەتوانی ڕۆمی ئەم خانووە پاکەیتەوە چاکی بکەیتەوە بەرامبەر بیست دینار؟ بەڵام. چییە؟ تا کەی ئەو کارە تەواو ئەبێ؟ خۆ ئێوە لە بەیانوو تا ئێوارە لە دوو کەڵکێش پاککردنەوە کار دەکەن. ئەوە بەڕاستیەتی ئێمە دەبێ ئەو خانووە کەلایە پاک بکەینەوە؟ ئەبێ بتوانین. ئێمە کاری خۆمان ئەکەین. هوم، زۆر باشە ڕۆمیۆ، من ڕازیم. ها؟ زۆر سوپاس خانمەکەم. من ئەمەوێ ئەم کارەم زوو بۆ تەواو کەن. باش. من ئەچم بۆ خانوەکەی تر. جا ئەگەر تەواو بن زوو ئاگادارم کەرەوە. بە سەر چاو. ئەم کارە ڕۆژی شەمە بەیانیەکەی تەواوی ئەکەین. همم جا ئەو کاتە کەم نیە؟ نا باشە. بەخوا هەرگیز ئەمە نابێ ڕۆمیۆ. بەخوا خاوێن کردەوە ماوەیەکی زۆر زۆری دەوێت. خەمتان نەبێ نمایشەکە تا ڕۆژی شەممە بەردەوام ئەبێ ئینجا لەو ماوەیە دە خانوەکە پاکەکەینەوە پارەکە وەرەگرین ئینجا هەموومان بەیەکەوە ئەچین بۆ نمایشەکە. ئاخر تۆ باش سەیری خانوەکە بکە ها. ببورە من ناتوانم لەگەڵتان کار بکەم لە پاککردنەوەی خانووەکە چونکە گەورەکەم بەمە رازی نابێت و زۆر توڕە ئەبێت. رۆمیۆ، ئێمە هەموومان ئەو گرفتەمان هەیە. خەمتان نەبێ هاوڕێکانم ئەم کارە خۆم ئەنجامی ئەدەم. تۆ قەپاڵی گەورە داوێی ناتوانی بەتەنیا ئەم خانووە پاکەیتەوە هەرگیز. زەویەکەش پێویستی بە چاکردنەوە هەیە باشە چۆن پێ باشە وا بکە سەرەکەویت ڕۆمیۆ منش یارمەتی دەدەم ها یانکە وش حەڵبەزەکەی سوپاس ئیزیکۆ بەڵێ پێم بڵێ کارەکانی ڕۆمیۆ چۆن دەڕوا دانی پێش خۆر هەڵاتن دەڕوا بۆ کار دوای خۆر ئاوابوونیش دیسان دەگەڕێتەوە خۆزگە دەمتوانی بچم یارمەتی بدەم بەخوا زۆر سەیرە هەرگیز ماندوو نابێت باشە من ئەچم یارمەتی ئەدەم لە پاژەوەی لە کارەکەم تەوا بووم چۆنی هیزی کۆ ها ئەڵێ هاتی یارمەتیمان بدەی یارمەتیم لە مامۆستایەکەم وەرگتووە هاتم کار بکەم بالی بۆ وەرە ئێمە لێرە پێویستمان بە تۆ هەیە من لە پێش ڕۆمیۆ دەگەمە ئەوێ هەر لە پێش ڕۆمیۆش دەست دەکەم بەکار سەرسام دەبێ کاتێ من لەوێ دەبینێ. هەرچی لە توانامدا هەیە ئەیکەم بۆ هێنانە دی ئاواتی هاوڕێکانم بۆ چوونە نمایشەکە. ڕۆمیۆ! ها؟ من وامزانی پێش تۆ ئەگەمە ئێرە. کات زۆر نزیک بۆتەوە یانکا، بەیانی شەومەیە و هێشتا کاری زۆرمان ماوە پێویستە ئەنجامیان بدەین. دەی وەرە سەرەوە زوو یارمەتیم بدە. ئەوەی بۆت باس کردبووم ئێستاکە ئەیبینم کردوتەوە ڕۆمیۆ ئەو بەیانی ڕۆژی شەمەیە ها ببوورە خانمەکەم تۆزێ بوەستە پاشکەمێکی تر خانمەکە بە تەواوی بە پاکی بۆ ئامادەکەم ئەفرین کوڕی بچکۆلانم منم زانی ناتوانیم کارە بە باشی ئەنجام بەی بەڵام بەڕاستی سەرکەوتوی ڕۆمی گیان تۆ زۆر بەهێز و بەتوانای ها ئەوە ئەو پارەیە کە لەسەری ڕێکەوتوین. ها ملوانکەکە چەند جوانە من ئەوەیان مەوێ بێ زەحمە نرخەکەی چەندە؟ ئەمە ملوانکەیەکی جوانە نرخەکەشی زۆر گرانە. ئەو ملوانکەیە هی هاوڕێکەمە پێیەچێت تۆ بە زۆر لێستانت بێت. وەرە کورە برادەرەکەت گۆزە بە نرخەکەی منی شکاند منیش لە بڕی گۆزەکە ئەو ملوانکەیەم لێستاند دوایی تۆ چ پەیوەندێکت بەم کارەوەیە خۆت لە کاریم هەر دەقوتێنی ها؟ پێت بڵێ لێرە بڕۆ دای ئەوە چی ڕووی داوە نانا هیچ نییە خانمەکەم ها میشۆ هەر لەبەر ئەمە دڵتەنگ بوو باشە من ئەیکڕم ها ئایا هەمووتان لێرەن ڕۆمیۆ میشۆ هێشتا نەهاتوون ئای چەند دڵخۆش ئەمڕۆ ئەچین بۆ نمایشەکە ڕۆمیۆ وای بۆ کردین بەخوا شتی سەیرە بینین ئەوە بازدەن لەو سەر بۆ ئەو سەر ئەوە ڕۆمیۆ هات ڕۆمیۆ بەخێر بێی ڕۆمیۆ ڕۆمیۆ ئێمە دەمێکە چاوڕێمانە کردی بەڵام هێشتا میشۆ نەهاتووە ئەیکۆ پارەکە ڕۆمیۆ داوای لێبوردن ئەکەم ناتوانین بچین بۆ نمایشەکە. ئەوە تۆ چی دەڵێ ڕۆمیۆ؟ دایکە گیان تۆ ئەمرمان کە توانێت دامێ داوات لێکردم کە بیپارێزم بەڵام نەمتوانی گوێ ڕالیت بکەم بە ئاسانی لە دەستمدا ئای دەم بێ عقڵم بگرێ دەی هەستە وەرە بۆ لای من ئەی ئێوە نەچم بۆ نمایشەکە بۆ جارێکی ترە چین ڕۆمیۆ کڕیەوە بۆ پارێکە بۆ مانی پەیدا کردبوو ئەوە بۆ تۆیە ڕۆمیۆ لە بەتی ئەو پارێ دەکاتانیت پێی بچنە نمایشەکە نمایشەکە جارێکی تر دەگەڕێتەوە بەڵام ملوان کەیتۆ ئەگەر من بوو ناگەڕێتەوە ئیتر مەگریە میشۆ ئەمە بۆتنی ڕۆمیۆ بوو ئێمەش لەسەری ڕازی بووین ئێمە پەیمانمان بەستۆ لەسەر یارمەتی و پێشگیریکردنی یەکتری بۆیە پێویستە ئەو پەیمانە بپارێزین. سپاس بۆ ئێوە ئێوە بەڕاستی هاوڕێی ڕاستەقینەن هیچ بە سپاس ناکە میشۆ لە ناو هاوڕێکانمان میشۆ بۆچی دەگری خۆ ملوان کەکەت بۆ گەڕاوە من ناگریم هاوڕێکانم ئەوە فرمێسکی خۆشیە بەدەستی من نییە. تۆ زۆر چاکی ڕۆمیۆ زۆر چاکە گێ بگرن هاوڕێیان منەڵێم ڕۆمیۆ هاوڕێمان پێشەوەیەکی زۆر زۆر چاکە ڕاستە پێشەوەیەکی تاکە بەڵێ. پێشنیارێکم هەیە ئێوە پێتان چۆن هەر کەسە باس لادێکی خۆی بکات ئەمە پێشنیارێکی زۆر باشە من ڕازیم باسی ملوانکێ خۆمتان بۆکەم. لە ئەڵقەی داهاتووماندا ڕۆمی هاوڕێ خۆشەویستمان لە توونی یەکێک لە دووکەڵ کێشەکان بەردەبێتە و قاچێکی دەشکێ بە پەلە بەرەو نەخۆشخانەی دکتۆر کاسێلا دەبرێت و بێگومان هاوڕێکانی جێی ناهێڵن ئەوەی لە توانایان دابێ دەیکەن بۆ دڵخۆشی ڕۆمیۆ بەڵام ڕۆمیۆ ئەم ماوەی بە هەل دەزانێ و دەست ئەکا بە خوێندنەوەی ئەو شتانەی کە سوودیان لێ وەردەگرێ